نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان، کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت. بە ڕاددەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە، بێگومان ناتوانن. هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە، زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. لەوەدوا لەسەر تەختی فەرمانڕەوایی وەستاوە، ئەڵبەتە چۆنیەتی وەستان و تەختی فەرمانڕەوایەتی و گەلێ شتی لەو بابەتانە لە ڕاددەی بۆچوونی ئێمە بەدەرە، تەفسیری ئەم ئایەتەیان لە پێشەوا مالیک پرسیوە لە وەڵامدا وتویەتی، وەستانەکە حەقیقەتی هەیە، چۆنیەتەکەی شاراوەیە، پرسیارکردن دەربارەی بیدعەیە، باوەڕبوون پێی واجبە. خۆر و مانگیشی ڕام هێناوە، هەر یەکەیان لە چەرخ و خولی خۆیاندا بێ وچان تا ماوەیەکی دیاری کراو دەسوڕێنەوە. هەر ئەو زاتە کاروباری جیهان هەر هەمووی بەڕێ دەکات و ڕێکی دەخات. هەروەها ئایەتەکانی قورئان بە وردی و دوور و درێژی دەخاتە بەرچاو بۆ ئەوەی دڵنیابن لە بە خزمەت گەیشتن و ئامادەبوونی بەردەم دادگای پەروەردگارتان هەر ئەو زاتەشە کە زەوی پان و بەرین کردووە و هەرچەندە لە شێوەی گۆدایە کەژ و چیا و ڕووباری زۆری تێدا دابین کردووە لە هەموو بەروبوومێک جووتی فەراهەم هێناوە لە هەردوو جۆرە شەوی وا لێ کردووە کە ڕۆژ داپۆشێت بەڕاستی ئا لەو شتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک بیر بکەنەوە. ان فی ذلک لآیات لقوم یعقلون. لەسەر ڕووکاری زەوی پارچەی جۆراوجۆر هەیە لە پاڵ یەکدا کە کارکردیان هەیە لەسەر چۆنیەتی و بەرهەمی ڕوەک جگە لەوەی جیاوازیان نیشانەن بۆ کانزا جۆراوجۆرەکان هەروەها باخی ڕەزی ترێ کشتوکاڵی هەمەجۆر لە دانەوێڵە و بێستانەکاندا دارخورمای یەک قەد و دوو قەد، هەموو ئەمانە بە یەک ئاو ئاو دێر دەکرێن و لە یەک جۆر ئاو دەخۆنەوە، بەڵام سەرەنجام ئەو هەموو بەروبوومە جیاوازە لە قەبارە و تام و بۆن و ڕەنگ و شێوازدا پەیدا دەبن و هەندێکیانمان لە هەندێکی تر بۆ خۆراکی ئادەمیزاد نازدارتر و پەسندتر کردووە. ئا ئەوانە کە ئەو قسەیە دەکەن ئەوانەن کە بێباوەڕ بوون بە پەروەردگاریان ئا ئەوانە زنجیرەکان لە گەردنیاندان و ئەوانە نیشتەجێی ناو ئاگری دۆزەخن و هەمیشە دەبێت تێیدا بمێننەوە ويستعجلونك بالسيئة قبل الحسنة وقد خلت من قبلهم المثلات بێگومان پەروەردگاری تۆ، ئەی پێغەمبەر، خاوەنی چاوپۆشی و لێخۆشبوونە بۆ خەڵکی، سەرەڕای ستەمیان، ئەگەر بگەڕێنەوە بۆ لای ئیمان و خوداناسی. بەڕاستی پەروەردگاری تۆ زۆر تۆڵەسێنەرەکی بەهێزە لەو کەسانەی کە دژایەتی بەرنامە بەنرخەکەی دەکەن. ویقول الذین کفروا لولا انزل علیه آیە من ربه. انما انت منذر ولكل قوم هاد. ئەوانەی کە بێ باوەڕ بوون دەڵێن، ئەوە بۆ بەڵگە و نیشانەیەک لەلایەن پەروەردگاریەوە دانەبەزێنرایە سەری کە پێغەمبەری خودایە، بێگومان، ئەی محەممەد، تۆ تەنها ترسێنەر و بێدارکەرەوەی ئەو خەڵکەیت، خودا چاک دەزانێت بەوەی هەموو مێیینەیەک چی لە سکیدا هەڵگرتووە، نێرە یان مێ، تەواوە یان ناتەواو، ڕەنگی، ڕوخساری، قەبارەی. هەروەها دەزانێت بەوەش کە دەپووکێتەوە و لەبار دەچێت و بەوەش کە زیاد دەکات و گەورە دەبێت. هەموو شتێک لای ئەو زاتە بە ئەندازە و پێوانەیە. عالم الغیب والشهادە الکبیر المتعال. چون یەکە لای ئەو زاتە ئەگەر کەسێکتان قسە بشارێتەوە یان بیڵێت و ئاشکرای بکات هەروەها ئاگاداری ئەو کەسەیە کە لە تاریکی شەودا خۆی دەشارێتەوە ئەوەشی کە بە ڕۆژدا دەڕوا و ئاشکرا و دیارە. له معقبات من بين يديه ومن خلفه يحفظونه من أمر الله بۆ خودا هەیە فریشتەی بێ شومار کە بە نۆرە بە دوای یەکدا دێن تا چاودێری ئادەمیزاد بکەن لە بەر و پشت و لە هەموو لایەکەوە بیپارێزن بە فەرمانی خودا بێگومان خودا بارودۆخی هیچ قەوم و گەلێک ناگۆڕێت لە خۆشیەوە بۆ ناخۆشی یا لە زەلیلیەوە بۆ سەربەرزی یا لە گرانیەوە بۆ هەرزانی هەتا ئەوان ئەوەی بە خۆیان دەکرێت نەیگۆڕن و نەیکەن خودا ئەو زاتەیە کە هەورە بروسکەتان نیشان دەدات هاوڕێ لەگەڵ ترسدا بەهۆی ڕووناچی بەهێز و دەنگی سامناچی کە دەوریان هەیە لە بەپێسکردنی خاچی زەوی و تەقاندنەوەی تۆوەکاندا هەروەها ئومێد و هیوا بەخشیشە بە ساڵێکی پڕبەرەکەت هەورە تریشقە بە دەنگی گەورە و سامناکی تەسبیحات و سوپاس و ستایشی بەدیهێنەری دەکات و فریشتەکانیش لە ترسی ئەو زاتە سەرگەرمی تەسبیحات و ستایش و سوپاسگوزارین هەروەها جاری وا هەیە هەورە بروسکە دەنێرێت و دەیماڵێت بە کەسێکدا کە خوددا ویستی لەسرە و ڕۆژی تەواو بووە جا لەگەڵ ئەو هەموو بەڵگە و نیشانە بەهێزەدا ئەوانە هەر لە دەمەدەمێ و مشت و مڕدان دەربارەی خوددا دوور لە بنەمای زانستی لە کاتێکدا ئەو زاتە دەسەڵاتی زۆر بەهێزە و تۆڵە سندنی لە خوددا نەناسان توند و تیژ لە داوەت الحق والذين يدعون من دونه لا يستجيبون لهم بشيء هەر بۆ خودایە بانگەوازی حەق و ڕاستی، بەڵام ئەوانەی هانا و هاوار بۆ کەسێکی تر دەبەن جگە لەو زاتە هاوارلێکراوان بە هیچ شێوەیەک بە هانایانەوە نایەن و وەڵامیان نادەنەوە مەگەر وەکو کەسێک تینووی بێت لە دوورەوە دەستەکانی درێژ بکات بۆ ئاو تا بیگەیەنێتە دەمی کەچی بێسوودە و ناگاتە دەمی بێگومان دوعا و نزای بێباوەڕان تەنها لەناو تاریکی و گومڕاییدایە و ئەی محەممەد، بە خودانەناسان بڵێ، کێ پەروەردگاری ئاسمانەکان و زەوییە؟ ئەگەر ئەوان بێدەنگ بوون تۆ بڵێ، اللە پەروەردگاریانە، چونکە ئەوانە کەڕ و کوێر و ڵاڵن لەوانەیە دان بەو ڕاستێدا نەنێن، پاشان پێیان بڵێ، ئایا ڕەوایە جگە لەو خودایە پشت بە شتانی تر ببەستن و بیانکەنە پشتیوان و خۆشەویست، کە ئەوانە تەنانەت بۆ خۆشیان قازانج و زەرەریان بەدەست نییە؟ هەروەها بڵێ، باشە ئاخر کوێر و چاوساغ وەک یەکن؟ تاریکی و ڕووناکی چۆن یەکن؟ دیارە خودانەناسی و بێدینی کوێری و تاریکیە ئیمان و باوەڕ و خوداناسیش چاوساغی و ڕووناکیە بەڵکو چەند هاوبەشێکیان داناوە بۆ خوددا کذلک یضرب اللە الامثال. هەرەو زاتە لە ئاسمانەوە بارانی باراندووە بە ئەندازەی ئەو دۆڵ و نشێوە بەهۆی ئەو بارانە پڕ دەبن اینجا لافاوێک دروست دەبێت ئەو لافاوە کەف و کوڵی بەرز هەڵگرتووە ئەمە نمونە یەکەمی حەق و ناحەقە بۆ نموونەی دووەم دەفەرموێت، هەروەها لەسەر ڕووی ئەو کانزایانەی کە ئاگری تێبەردەدەن و دەیتوێننەوە بە ئاگر بۆ دروستکردنی خشڵ وەکو ئاڵتوون و زیو و پلاتین یاخود بۆ پێویستی تر وەکو ئاسن و مس و قوڕقوشم کەف و کوڵ دروست دەبێت وەک کەف و کوڵی سەر ئاوەکە ئابەو شێوەیە خودا نمونە دەهێنێتەوە بۆ حەق و ناحەق بۆ ڕاست و ناڕاست جا ئەوەی کەف و کوڵە و بێ سوود و بێ کەڵکە دەڕوات و دەپوکێتەوە بەڵام ئەوەی کە سوود بەخش و بەکەڵکە بۆ خەڵکی لەسەر زەویدا هەر ئەوە دەمێنێتەوە. ئابەو شێوەیە خودا نمونە جۆراو جۆرەکان دەهێنێتەوە، دیارە کە بەتاڵ و ناحەقی کەف و کوڵن و تەمەن کۆتان، حەق و ڕاستیش ئاوە پاکەکەیە و کانزا بەسوودەکانن دەمێننەوە لە زەویدا. هەڵوێستی ئەو خەڵکە لە بەرامبەر بانگەوازی پەروەردگاریانەوە دوو جۆرە بۆ ئەوانەی کە بەدەم بانگەوازی پەروەردگاریانەوە چوون هەموو خۆشی و شادی و کامەرانی و ئاسوودەیەکیان بۆ ئامادەیە ئەوانەشی کە بەدەم بانگەوازەکەیەوە نەچوون ئەگەر بەڕاستی خاوەنی هەر هەموو شتێک بن لە زەویدا و ئەوەندەی تریشی لەگەڵدا بێت ئەوە دەیان کردە قوربانی خۆیان و لە پێناوی ڕزگاری خۆیاندا دەیان بەخشی جا ئایا ئەو کەسەی کە دڵنیایە و دەزانێت بێگومان ئەم قورئانەی کە لەلایەن پەروەردگارتەوە بۆت دابەزێنراوە حەق و ڕاستەقینەیە وەکو ئەو کەسە وایە کە کوێرە لە ئاستیدا؟ بەڕاستی هەر خاوەن بیر و هۆشەکان لە ڕاستی تێدەگەن و تێدەفکرن. الذین یوفون بعهد الله ولا ینقضون المیثاق. نوێژەکەشیان بە چاکی ئەنجام داوە و لەو ڕزق و ڕۆزیەش کە پێمان بەخشیون بەخشیویانە بە نهێنی و بە ئاشکرا و بە چاکەکاری و شێوازی جوان پاڵ بە نادروستی و هەڵە و خراپەکاریەوە دەنێن ئا ئەوانە سەرنجامەکەیان ئەو خانوبەرە ڕازاوەیە دەڵێن، سڵاوتان لێبێت بەهۆی خۆگرتنتانەوە لە بەرامبەر کێشەکانی ژیان، لە بەرامبەر گاڵتەجاڕیی خودانەناسان، کەوا بۆ ئای چەندە جێگە و ڕێگەیەکی خۆشتان بۆ خۆتان مسۆگەر کرد. والذین ینقضون عهد اللە من بعد میثاقه ویقطعون ما امر اللە به ان یوصل ویفسدون ویفسدون فی الارض اولئک لهم اللعنة ولهم سوء الدار. بەڵام ئەوانەی کە پەیمانی خودا دەشکێنن دوای ئەوەی کە پێشتر توند و تۆڵ بوو لە سەروهەمیانەوە پەیمانی فترەت و بەندایەتی هەرچی پەیوەندیەکیش خودا فەرمانی داوە بەگەیاندنی ئەوان دەیبڕن و دەیپچڕێنن هەر خودایە ڕزق و ڕۆزی فراوان دەبەخشێت بە هەر کەس کە بیەوێت و تەنگ و کەمی دەکاتەوە بە شێوەیەک کە حیکمەت و دانایی تێدا بەدی دەکرێت کەچی زۆربەی خەڵکی دڵخۆشن بە ژیانی دنیا لە کاتێکدا کە ژیانی دنیا لە بەرامبەر ژیانی قیامەتەوە لە بەهەشتی بەریندا تەنها ڕابواردنێکی کەم نەبێت خوانەناسان دەڵێن، ئەوە بۆچی موعجیزەیەک بۆ محەممەد لەلایەن پەروەردگاریەوە دانەبەزێنرایە سەری؟ بە مەرجێک موعجیزە هیچ کات نەبووەتە هۆی ئیمان هێنانی خەڵکی، بەڵکو بیانوویەکە و هەمیشە خودانەناسان ورچیان لێگرتووە، تۆش پێیان بڵێ، بەڕاستی خودا هەر کەسێک کە بیەوێت گومڕا و سەرلێشێواوی دەکات، ئا بەو شێوەیە تۆمان ڕەوانە کردووە بۆ سەر ئومەتێک کە پێش ئەمان میللەتانی تریش هەبوون تا ئەم قورئانەی کە بە وەحی بۆمان ڕەوانە کردوویت بەسەریاندا بخوێنیتەوە کەچی زۆربەیان باوەڕ بە خودای میهرەبان ناهێنن ئەی پێغەمبەر تۆ بڵێ ئەو زاتە پەروەردگاری منە و بێجگە لەو خدایەکی تر نییە من هەر پشتم بەو زاتە بەستووە گەڕانەوەشم خۆ گەر بەڕاستی لە جیاتی ئەم قورئانە خدا قورئانێکی ڕەوانە بکردایە کە چێوەکان پێی بڕۆیشتنایە یان زەوی پێ هەڵکەنرایە و لەت بکرایە یان مردووەکانی پێ بهاتایە تە قسە و گفتوگۆی لەگەڵدا بکردایە خوددانەناسان هەر بڕواان نەدەهێنا. بەڵام دڵنیا بن کە هەموو کارێک و هەموو شتێک بەدەست خوددایە باشە ئایا ئەوانەی ئیمانیان هێناوە ناومێت نەبوون لە بێ دین و خوددا نەناسان خۆ هیدایەت بە زۆر نییە جاگەر خوددا بیویستایە هەموو خەڵکی ناچار دەکرد کە هیدایەت وەربگرن خودا نەناسان و نەبێت ژیانی دنیا بەخۆشی بەرنەسەر بەڵکو بەردەوام ئەوانەی کە بێ باوەڕبوون بەڵای سەخت و ناخۆشیان توش دەبێت بەهۆی ئەو کار و پیشەیەوە کە ئەنجامیان داوە یاخود ئەو بەڵا سەختانە لە نزیک ماڵەکانیانەوە دادەبەزێت و سەر هەڵدەدات هەتا بەڵێنی خوددا دێتە دی ئەی پێغەمبەر ئەگەر خودانەناسان گاڵتە دەکەن بە تۆ یا بە ئاینەکەی تۆ خەفەت مەخۆ چونکە سوێن بە خودا بەڕاستی گاڵتە کراوە بە پێغەمبەرانی پێش تۆش جا من ماوەیەک مۆڵەتم دا بەوانەی کە بێ باوەڕ بوون پاشان خەشم و قینی خۆمم لێگرتن جا چۆن تۆڵەیەک بوو تۆڵەکەم تۆش بڵێ ئادەی ناویە و بچو هاوەڵانم بۆ بێنن کە لە جیاتی خوددا دەیان پەرستن یاخود بە هەموو عقلێکتانەوە دەتانەوێت خدا ئاگادار بکەنەوە بە شتێک کە ئەو زاتە نایزانێت لە زەویدا یا هەر دەتانەوێت ئاگاداری بکەنەوە بە قسەی سەر زارە چیتان نەخێر ڕاستی هەرەوەیە کە فێڵ و تەڵەکە و پیلانیەوانەی کە بێ باوەڕبوون بۆیان ڕازێنراوەتەوە و لە ڕێبازی ڕاست وێڵ کراون ئەوانە هەر لە دونیادا تووشی سزایەکیان دەکەین، بێگومان سزای قیامەتیشیان سەختترە و هیچ کەس و هیچ شتێک نییە لە سزای سامناکی خودایی ڕزگاریان بکات و پەنایان بدات. مثل الجنة التي وعد المتقون خواردن و خواردنەوەی هەمەجۆر و هەمە ڕەنگی بەردەوامە، هاوڕێ لەگەڵ سێبەری خۆش و هەوای سازگار و شنەی شەماڵدا. ئەوەیە سەرەنجامی ئەوانەی لە تووڕەیی خودا خۆیان پاراست. سەرەنجامی بێباوەڕ و خودانەناسانیش ئاگری دۆزەخە. والذین آتیناهم الکتاب یفرحون بما انزل الیک. هەندێ گرۆ و دەستەی تریش هەیە ئینکاری هەندێکی دەکات پێیان بڵێ بەڕاستی من فرمانی ئەوەم پێدراوە کە تەنها خدا بپەرستم و هیچ شەریک و هاوەڵیشی بۆ بڕیار نەدەم هەر بۆ لای ئەو خەڵک بانگ بکەم گەڕانەوەش هەر بۆ لای ئەوە وەکەدالیکە ئەنزەلناه حوکمەن عەڕەبیە سوێند بە خودا ئەگەر شوێنی ئارەزووەکانی ئەوان بکەویت دوای ئەوەی زانستی و زانیاری تەواوت لەلایەن خداوە بۆ هات ئەوە هیچ پشتیوان و پارێزەرێکت نییە لە سزای خدا بتپارێزێت وەلەقد ئەرسلنا رسلا من قبلك وجعلنا لهم أزواجا وذرية جا گەر هەندێ لە هەڕەشەکانی خۆمانیان بۆ پێش بهێنین و نیشانت بدەین یاخود بتمرێنین و سەرەنجامی ئەوان نەبینیت خەفەت مەخۆ چونکە بەڕاستی تۆ تەنها گەیاندنی پەیامەکەت لەسەرە لێپرسینەوەش لەسەر ئێمەیە. أولم يروا أنا نأتي الأرض ننقصها من أطرافها واللە یحکم لا معقب لحکمه وهو سریع الحساب ئایا خودانەناسان نەیان بینیوە ئێمە چۆن ئەم لاو ئەو لای زەوی کەم دەکەینەوە دەسەڵاتی خودانەناسان ناهێڵین لە ڕۆژهڵات و ڕۆژ ئاوای زەویدا سەرنجام بەرنامە و ئۆمەتی میان ڕە و سەردەخەین خدا خۆی داوەری دەکات و گۆڕانکاریەکان تاو توێ دەکات بێگومان خودانەناسانی پێش ئەمانیش پیلانیان گێڕا بە مەرجێک پیلانەکانیان هەر هەمووی لای خودا ڕوون و ئاشکرایە دەزانێت هەرکەس چی دەکات و چی دەست پێش خەری دەکات بێ باوەڕ و خودانەناسانیش لە ئایندەدا دەزانن کە سەرنجامی ئەم جیهانە و ئەو جیهانیش ئەوانەشی کە بێ باوەڕ بوون دەڵێن، تۆ پێغەمبەر و ڕەوانەکراوی خودا نیت، لە وەڵامیاندا بڵێ، هەر خودا بەسە کە شایەت بێت لە نێوان منیش و ئێوەشدا، هەروەها ئەو کەسەش کە شارەزای قورئان و کتێبە ئاسمانییەکانە.